فالتالیات ذکرا ئنجا سوێنە خۆم بەو فریشتانەی باسی گەورەی و توانایی خوا بەسەر پێغەمبەرانە ئەخوێننەوە. ان الهکم لواحد. سوێن دەخۆم کەوا بێگومان خوای ئێوە یەک تاقە خوایە. بێگومان ئێمە ئاسمانی لە ئەرزەوە نزیکترمان بە جوانیەک کە جوانی ئەستێرەکانە ڕازاندۆتەوە. وحفظا من کل شیطان مارد. پاراستویشمانە بە پاراستن لە هەر شەیتانێکی بەلەسە و لە فرمان دەرچوو. ئەوئاباؤنا الأولون یان باوک و باپیرە پێشینەکانمان زیندوو ئەکرێنەوە؟ قل نعم وأنتم داخرون تۆیش لە وەڵامیانا بڵێ، بەڵێ ئێوەیش و باپیرانیشتان زیندوو ئەکرێنەوە و لەبەر هێز و توانایی خوا زەلیل و داماوەکەون. ئەوانە بەڕاستی وابوون کاتێ پێیان بوترایە هیچ خوایە نییە بە حەق عیبادەتی بۆ بکرێ لەو خوا بەولاوە کە ناوی اللەیە دەمار ئەیگرتن و خۆیان لە ئاستی وشەی خوا بەیەک زانینا بە زلە زانی ويقولون أئنا لتاركو آلهتنا لشاعر مجنون یەکێکیان لە ناو قسەدا بە یەکێکیان ئەڵێ، من لە دونیادا هاوڕێیەکم هەبوو. یقول ائنک لمن المصدقین. پێی ئەوتم، ئایا تۆ لەوانەی باوەڕ بە قسەی ئەو پێغەمبەرە ئەکەن لەبارەی زیندووبوونەوەوە لە پاش مردن؟ شئت لتردین جا ئەم شەخسە بەهەشتیە بە کۆنە برادەرە ئێستا دۆزەخیەکەی خۆی وت قەسەم بەخوا نزیک بوو بمفەوتێنی و ببی بە هۆی کافر بوونم. ولولا نعمت ربی لکنت من المحضرین. ئەگەر نیعمەتی خوای خۆم نەبوایە منیش یەکێکە بووم لەوانەی ئامادەی ناو دۆزەخ کراون. افما نحن بمیتین. بەڕاستی ئەهلی دۆزەخ لەبەری ئەو درەختە ئەخۆن و ورگی خۆیانی لێ هەڵئاوسێنن و پڕی ئەکەن. ثم ان لهم علیها لشوبا من حمیم. سەرەڕای ئەوەیش ئەو درەختی زەقوومە شلەیەکی ئاوێتەی کوڵ بە کوڵیشی بەسەرەوەیە. انا کذلک نجزی المحسنین. ئێمە بەڕاستی ئاوا پاداشتی ئەوانە ئەدەینەوە کە چاکە ئەکەن وەک پاداشی نوحمان دایەوە. انه من عبادنا المومنین. بەڕاستی نوح لە بەندە خاوەن باوەڕەکانی ئێمەیە. ثم اغرقنا الاخرین. پاشان باقی خەڵکەکەمان لە ئاوان نوقم کرد کە ئەوانە بوون باوەڕیان بە فرموودەی خوا نەکرد و قسەی نوحیان نەگرتە گوێ. وان من شیعته لابراهیم. بەڕاستی ئیبراهیمیش لە پەیڕەوان و شوێنکەوتووانی نوحە. فقال إنی سقیم. کە ئەوان پێیان وت، لەگەڵیان بڕوا بۆ دەرەوەی شار. ئەم لە وەڵاما وتی، من نەخۆشم. فتولوا عنه مدبرین. ئیتر ئەوانیش پشتیان لێ هەڵکرد و بەجێیان هێشت و ڕۆشتن. فراغ إلی آلهتهم فقال ألا تأکلون جا ئیبراهیم بە دزییەوە چوو بۆ لای بتەکانیان لە بتخانەکەیانا و پێی وتن، ناخۆن؟ واتە ئەمڕۆ جەژنە، بە بۆنەی ئەم خۆشییەوە شتێ ناخۆن؟ ما لكم لا تنطقون کە هیچ وەڵامیان نەدایەوە پێی وتن، ئەوە بۆ قسەیەکتان لە دەم دەرنایە و هیچ ناڵێن؟ فراغ علیهم ضربا بالیمین جا بە نهێنی لایەکی کردەوە بە لایانا و بە دەستی ڕاستی تێیان بەر بوو. فاقبلوا الیه یزفون. جا پاسەوانەکانی بتخانەکە هەواڵی ئەو ڕووداوەیان گەیاند بە خەڵکی شار کە چووبوونە دەرەوە، ئەوانیش بە پەلە پەل گەڕانەوە و هاتنە سەر ئیبراهیم. جا تێفکرە چی بە باشەزانی بیکەم ئەویش پێی وت بابە فەرمانی چییان پێداوی بیکە خوا یار بێ ئەمبینی یەکێکە بم لەوانەی سەبر و بوردەباریان هەیە و تەحەمولی هەموو ناڕەحەتیەک ئەکەن. فلما اسلما وتله للجبین. کاتێ هەردووکیان ئامادەبوون فرمانی خوا جێبەجێ بکەن و. تۆ خەوەکەت هێنایە دی و ئێمەیش ئاوا پاداشی چاکەکاران ئەدەینەوە وەڵامی کاتێکەی ئایەتی پێشوو نەوتراوە و وای لێ دێتەوە ئیبراهیم و ئیسماعیل زۆر بەو لوتفەی خوا لەگەڵیان شادمان بوون کە ئەوە بوو جێبەجێ کردنی ئەو فرمانەی لەسەرشان لابردن اذ قال لقومه الا تتقون. ئەوە بوو بە خێڵەکەی خۆی وت، ئەوە ئێوە لە سزای خوا ناترسن؟ اتدعون بعلا وتذرون احسن الخالقین. ئەوە ئێوە بانگ و هاوار ئەکەنە بتەکەتان کە ناوی بەعلە و دەستبەرداری خوایەک ئەبن کە باشترین دروستکەر و پەروەردگارە؟ وَئینەکوم لەتەموڕون عەلەیهم موسبحین. بەڕاستی ئێوە سبەینان بەسەر وڵاتی ئەواندا تێئەپەڕن. وباللیل افلا تعقلون. هەروا بەشەویش بەسەر وڵاتی ئەواندا تێئەپەڕن، دەسا ئێوە بیر لەسەرنجامی ئەوان ناکەنەوە کە چۆنمان غەزەب لێگرتن و چیمان پێکردن؟ فساهم فکان من المدحضین جا بەشداری کرد لە قورعە لەسەر کردنا کە وتیان بەندەیەکی هەڵهاتوو لەم کەشتیەدایە ئەبێ قورعە بکەین بزانین کێ بە هەڵهاتووەکە دەرەچێ تا فڕێی دەینە ناو ئاوەکە کە قورعەکەیان کرد لەسەر ئەو دەرچوو ئەویش پێی لێنا کە هەڵهاتووە و فڕیان دایە ناو ئاوەکە فنبذناه بالعراء وهو سقیم پاش ئەوە ماسیەکە هەڵی هێنایەوە و ئێقی کردەوە و ئێمەیش فڕێمان دایە کەنارێکی ڕووت و بەربڵاوی ڕووباری دیجلە و لاشەی نەخۆش بوو وەک لاشەی مناڵی تازە لەدایک بوو. فاستفتهم الیربک البنات ولهم البنون. دەسا تۆ پرسیار لە کافرەکانی مەککە بکە چۆن خوایە بەم تواناییە کچی هەیە کە ئەڵێن فریشتە کچی خوان و خۆیان کوڕیان هەیە واتە بۆ خوا کچ و بۆ خۆیان کوڕ دائەنێن لەگەڵ ئەوەیش کە خوا مناڵی نیە نە کچ و نە کوڕ بڕیاری پێوەندێکی زاوزێیان لە نێوان خوا و جنۆکەدا داوە و جنۆکە خۆیان بە ڕاستی ئەزانن کە لە ڕۆژی قیامەتا حازرەکرێن بۆ لێپرسینەوە و کەسێ کە لە ڕۆژی قیامەتا پرسیاری چاکە و خراپەی کرداری خۆی لێ بکرێ دوورە لەوە کە پێوەندی نەسەب و زاوزێی لەگەڵ خوا ببێ و خوا هیچ جۆرە پەیوەندیەکی وای نە لەگەڵ ئادەمیزاد و نە لەگەڵ جنۆکە نییە. ئەگەر ئێمە کتێبی وامان هەبوایە لەوانەی هاتونەتە خوار بۆ سەر میللەتە پێشینەکان، لکنا عباد اللە المخلصین. بەندەی ساغ و بێگەردی خوا ئەبوین. فکفروا به فسوف یعلمون. ئەوە تا ئێستە کتێبێکیان هاتە سەر کە قورئانە و کەچی باوەڕیان پێ نەکرد و ئینکاریان کرد کە هی خوا بێ. ئەو کەسەی قورئان دەخوێنێت وەک ئەو کەسە وەهایە کە پێغەمبەرێتی لە ئامێز گرتبێت ئەوە نەبێت کە وەحی بۆ نایەت هەر کەسێکیش قورئان بخوێنێت و پێی وابێت خودا نامەتی لە ئەو زیاتر بە خەڵکی داوە ئەوا بچووکی خودا بە گەورە و گەورەی خودا بە بچووک سەیر دەکات. بۆ قورئان خوێن ڕەوا نییە کە لە بەرامبەر ناژیریدا ناژیرانە مامەڵە بکات یان توڕە ببێت لەگەڵ کەسێک کە توڕە دەبێ یان کەسێکی توڕە و هەڵەشە بێت بەڵکو پێویستە لێبووردە و بەخشندە و سنگفراوان بێت لەبەر ڕێزی قورئانەکەی. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی محەممەد سەدیق المەنشاوی خوێندنەوەی فەزائیل و شکۆی سوڕەتەکان مامۆستا بەکر حەمە سدیق. خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەممەد شێخ سەمیع. مافی کۆپیکردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا، خولاسەی تەفسیری نامی.